بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان. تا چرای ئێمە نەسووتێ. ئێوە هەرگیز ڕووناکایی نابینن بە چاوی خۆتان، تا ئێمە دیل و کۆیلە بین، هەر کۆتونیر، تۆق و زنجیر دەکەین بۆتان، قڕمان دەکەن، قڕتان بەسەر، گەر بشمرین تەنیا دیلی دەدۆڕێنین چ هەیە لە دیلی تاڵتر؟ گەر بشمرین هەر سەرکەوتووین کوا لە کۆیلەی شەهید زاڵتر؟ قڕمان دەکەن قڕتان بەسەر دوای مردنیش لێ ناگەڕێین نیشتیمانمان بکەن بە ماڵ لێ ناگەڕێین گۆشتمان بخۆن وەک قەل و داڵ گەر هیچ نەبێ دەبین بە خاڵۆزەی بێستان زیوانی ناو دەغڵ و دانتان دەبین بە لم دەچینە ناو پارووی نانتان دەبینە مار پەپکە دەخۆین لە ناو نوێنتان دەبینە شێر پە